بەناوی خودای بەخشندە و مێهرەبان. فەرمانی خودا بەڕێوەیە و وا گەیشت پەلەی لێ مەکەن و پەلەتان نەبێت پاچی و بڵندی بۆ ئەو زاتەیە لەوەی کە هاوەڵگەران دەیکەنە هاوەڵ و شەریک بۆ خودا پەروەردگار خۆی فریشتەکان بە ڕەحمەت و ژیانەوە کە وەحی ئاسمانیە دەنێرێت بۆ هەر کەس بیەوێت لە بەندەکانی کە پێغەمبەرانن فەرمانیان پێدەدات کە خەڵکی بێدار بکەنەوە لەوەی کە بەڕاستی جگە لە من خودایەکی تر نییە لەبەرەوە لە خەشم و قینم خۆتان بپارێزن چونکە لەو کەسانە خۆش نابم کە غەیری من دەپەرستن ئەو زاتە ئاسمانەکان و زەوی لەسەر بنچینەی حەق و ڕاستی دروست کردووە بەرز و بڵندە لەوەی نەفامان شەریک و هاوبەشی بۆ بڕیارد بدەن ئادەمیزادیشی لە تاکە نوتفەیەک بەدی هێناوە، کەچی ئەو دوای ماوەیەک کە خۆی ناسیوە بووەتە دوژمنێکی ئاشکرا، بێ ئەوەی هیچ خراپەیەکمان بۆی بووبێت جگە لە چاکە. ماڵاتیشی دروست کردووە بۆ خزمەتی ئێوە، لە خوری و موو و پێستیان جۆرەها پۆشاک و ڕایەخ دروست دەکەن، کە گەرمیتان پێ دەبەخشێت لە سەرما و سۆڵەدا، هەروەها جۆرەها سوودی تری لێ وەردەگرن، لە شیر و گۆشتەکەشی دەخۆن. کاتێک ماڵاتەکان دەهێننەوە لە ئێواراندا بە تێری و شیرەوە لە بەرەبەیانەکانیشدا کە لە ماڵ دەریان دەکەن دیمەنێکی جوانتان بۆ دەنوێنن دەروونی ئیماندار دەخرۆشێنن بە جیاوازی شێواز و قەبارە و دەنگ و ڕەنگ و یاری و گەمەیان هەندێک لەو ماڵاتانە بار و کەل و پەلی سەنگینتان هەڵدەگرن بۆ وڵات و شوێنێک کە ئێوە دوای زەحمەت و ماندووبوونێکی زۆر نەبێت پێی نەدەگەیشتن بەڕاستی پەروەردگارتان زاتێکی زۆر بەسۆز و میهرەبانە بۆ نەوەکانی ئادەم. هەروەها چەندەها جۆری ئەسپ و ماین و هێستر و گوێدرێژی بۆ بەدیهێناون تا بۆ سواری و گواستنەوە بەکاری بهێنن سەرەڕای دیمەنی قەشەنگیان، بەتایبەت ئەسپ و ماین کە لە سەردەمی زانستی و تەکنەلۆژیادا هەر بەکاردێن و شتی تریش دروست دەکات کە ئێستە ئێوە نایزانن. ئەم ئاماژە قورئانییە هەموو هۆیەکانی گواستنەوەی ئاسمانی و دەریایی و زەمینی دەگرێتەوە کە ئادەمیزاد پەی پێ بردووە و پێی پێ دەبات. چونکە ئادەمیزاد خۆی و زانیاری و زانستەکەی و کەرە سەخاوەکان هەر هەمووی بەخششی خودای بەدیهێنەری توانا و زانایە. ڕوونکردنەوەی ڕێبازی ڕاست و بەرنامەی دروست لەسەر خودایە، دەبێت وریا بن، هەندێک ڕێبازی لار و چەوت و ناڕێکیش هەیە، خۆ گەر بیویستایە هیدایەتی هەر هەمووتانی دەدا بەگشتی سەرپشکی نەدەکردن، بەڵام ڕێزی لێناون. پەروەردگار ئەو زاتەیە کە لە ئاسمانەوە بارانتان بۆ دەبارێنێت کە لێی دەخۆنەوە. هەروەها تێکەڵ بە جۆرەها شەربەت و شلەمەنیش دەیخۆنەوە و دەبێتە هۆی ڕوان و گەشەکردنی درەخت و گژوجیا و ماڵاتی تێدا دەلەوەڕێنن هەر بۆ بارانە خدای گەورە جۆرەها کشت و کاڵ دەهێنێتە بەرهەم بۆتان هاوڕێ لەگەڵ زەیتون و خورما و جۆرەها ترێ لە هەموو جۆرە بەروومێکیش بەڕاستی ئالەوەدا بەڵگە و نیشانەی تەواو هەیە بۆ کەسانێک کە بیر بکەنەوە هەروەها شەو و ڕۆژ و خۆر و مانگی بۆ ئێوە ڕامهێناوە، ئەستێرەکانیش بە فەرمانی ئەو زاتە ڕامهێنراون، بەڕاستی ئا لەو دیاردە و دروستکراوانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک کە عەقڵ و ژیریان بخەنە کار. هەروەها شتی زۆر و جۆراوجۆر و هەمەڕەنگی لە زەویدا بۆ بەدیهێناون، کە بەڕاستی ئا لەوەشدا بەڵگە هەیە بۆ کەسانێک کە یاداوەری وەردەگرن. هەرە و زاتەیەک کە دەریای بۆ بار هێناون تا گۆشتی تەڕ و تازەی لێ بخۆن تا لە ناویدا جۆرەها گەوهەر و مرواری دەربهێنن و لە دەست و ملی بکەن هەروەها کەشتیەکان دەبینیت دەریا لەت دەکەن تا فەزل و بەخششی تری پەروەردگار بەدەست بهێنن بۆ ئەوەی سوپاس گوزاریش بکەن هەر خودا لەسەر ڕووکاری زەوی چیاکانی چەسپاندووە تا لەنگەری بگرێت و ئێوە نەلەرزێنێت و لارتان نەکاتەوە و ژێرە و ژوور نەبن. هەروەها چەم و ڕووبار و ڕێگەوبانی تێدا بەدی هێناوە بۆ ئەوەی ڕێ دەرکەن و بە مەرامی خۆتان بگەن. هەروەها نیشانەی زۆر و زەبەندەی لە زەویدا دابین کردووە وەکوو کەژ و چێوەکان و چەم و ڕوبارەکان و بەرزی و نشێوەکان تا ون نەبن لە شەوگاریشدا و بەهۆی ئەستێرەکانەوە خەڵکی ڕێی خۆیان دەربکەن. باشە ئەی هۆشمەندەکان، ئایا ئەو زاتەی ئەم هەموو دروستکراوە سەرسوڕهێنەرانەی بەدیهێناوە وەکو ئەو کەسە وایە کە ناتوانێت هیچ بەدیبهێنێت؟ ئایا ئەوە بۆ لێکینادەنەوە و یاداوەری وەرناگرن؟ خۆ گەر بێن و بتانەوێت ناز و نیعمەتەکانی خودا بژمێرن بۆتان ناژمێردرێت لە ئەندامەکانی دەرەوە و ناوەوەی خۆتان و ئەو ڕزق و ڕۆزیانەی کە دەیخۆن و ئەو پۆشاک و ڕایەخ و ناوماڵەی بەکاری دەهێنن هەتا دوایی سەرڕای هەزاران هەزار دروستکراوانی تری دیار و نادیار لە جیهانی ماددە و ڕوەک و گیاندار و تا دوایی سەرەڕای کەم سوپاسیتان لەو هەموو ناز و نیعمەتە بێ شومارە، بەڕاستی خودای پەروەردگار هەر لێخۆشبوو و میهرەبانە. هەروەها ئەو خودایە دەزانێت چی دەشارنەوە و چیش دەردەخەن و ئاشکرای دەکەن لە گفتوگۆ و نیەت و کار و کردەوەتان. ئەو بت و کەس و شتانەی کە هاواریان لێ دەکەن و دەیانپەرستن جگە لە خودا، هیچیان پێ دروست ناکرێت، لە کاتێکدا کە خۆیان دروست دەکرێن. ئەوانە مردوون و زیندوو نین، هەستیش ناکەن کەی خۆیان و خەڵکی زیندوو دەکرێنەوە. ئەو پەروەردگارەی ئێوە کە حەق وایە هەر ئەو بپەرستن، خودایەکی تاک و تەنهایە. جا ئەوانەی باوەڕیان بە قیامەت نییە، دڵەکانیان هەمیشە ئینکاری هەموو ڕاستییەک دەکات، لە کاتێکدا ئەوانە خۆیان بە گەورە دەزانن و فیز دەکەن. شتێکی ڕاستە و گومانی تێدا نییە کە خودای گەورە ئاگایە بەوەی پەنهانی دەکەن و دەیشارنەوە، بەوەشی کە دەری دەخەن و ئاشکرای دەکەن، بەڕاستی ئەو زاتە ئەو کەسانەی خۆش ناوێت کە لووت بەرز و خۆ بە گەورە دەنوێنن. خۆ ئەگەر بە بێباوەڕان بوترێت، ئەوە پەروەردگارتان چی دابەزاندووە؟ ئەوە بێشەرمانە دەڵێن، چیڕۆک و داستانی کۆن و خەیاڵیی پێشینانە. ئەوانە دەبێت لە ڕۆژی قیامەتدا کۆڵی گوناه و تاوانی خۆیان بە تەواوی هەڵگرن، هەروەها لە گوناهی ئەوانەش هەڵدەگرن کە گومڕایان کردوون بێ زانستی و زانیاری بێ ئەوەی لە کۆڵ و باری ئەوان کەم بێتەوە ئاگادار بن چەند خراپ و ناشرینە و بارە گرانەی کە هەڵی دەگرن چ جیرێکیان خواردووە بێگومان پێش ئەمانیش خدا نەناسانی پێشوو پیلانیان جێڕا دژ بە ئاینی خدا اینجا خدای بەدەسەڵاتیش کۆشک و تەلار و نەخشەیانی لە بن و بێخ دەرهێنا سەقفەکەشی لە سەرەوە داڕماند بەسەریاندا و لە شوێنێکەوە بەڵا و سزا یەخەی پێگرتن کە هەستیان پێ نەدەکرد و بەتەمای نەبوون ئەڵبەتە ئەم هەڕەشەیە پیلانگێڕانی هەموو سەردەمێک دەگرێتەوە لەوە دواش لە ڕۆژی قیامەتدا خدا ئەو پیلانگێڕانە خەجاڵەت و ڕیسوا دەکات و پێیان دەڵێت کوان و لە شوێن هاوەڵەکانم ئەوانەی کە دژایەتی سەرسەختان دەکرد لەبارەیانەوە ئیمانداران، ئەوانەی کە زانیاری و زانستی خوداناسیان پێدراوە دەڵێن، بەڕاستی ئەمڕۆ سەرشۆڕی و خەجاڵەتی و نەهامەتی و سزا لەسەر بێباوەڕانە. ئەوانەی کە فریشتەکان لەسەر مەرگدا گیانیان دەکێشن لە کاتێکدا کە بەردەوامن لەسەر ستەم لە خۆیان بەهۆی بێباوەڕی و یاخیبوونیانەوە، ئینجا بەناچاری تەسلیمن و دەڵێن، ئێمە هیچ گوناه و هەڵەیەکمان نەکردووە، فریشتەکان دەڵێن، نەخێر وانییە، ئەوە ئێوەن لەبیرتان کردووە، ئەگینا بەڕاستی خودا ئاگادار و زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەتانکرد و ئەنجامتان دەدا. کەواتە لە دەروازەکانی دۆزەخەوە بچنە ژوورەوە و بۆ هەمیشەی و نەبڕاوەش تێیدا بن، ئای کە جێگە و ڕێگەی خۆبەزلزانەکان ناخۆش و نالەبار و ناسۆرە. لەو لاشەوە بەو کەسانە دەوترێت کە خوداناسی و پارێزکاریان کردووە، پەروەردگارتان چی ڕەوانە کردووە؟ چ بەرنامە و کتێبێکی دابەزاندووە؟ هەمووان دەڵێن، خێر و بەرەکەت بۆ هەردوو جیهان، بۆ ئەو کەسانەی کە لەم جیهانەدا چاکەیان کردووە، چاکە دێتەوە ڕێیان. بێگومان جێگە و ڕێگەی ئەو جیهان خۆشتر و چاکتر و سازگارتر و پڕ لە ناز و نیعمەتترە، بەراورد ناکرێت لەگەڵ دونیادا. ئای کە چەندە جێگە و ڕێگە و کۆشک و تەلاری خوداناس و پارێزکاران سازگار و خۆش و جوان و ڕازاوەیە! ئەو جێگە و ڕێگەیە باخەکانی بەهەشتی عەدنە، بەختەوەران دەچنە ناوی، چەندەها ڕوبار بە بەردەم کۆشکەکان و بەژێر درەختەکانیدا جاری و ڕەوانە، هەرچییەک بخوازن و هەرچیی ئارەزوو بکەن و هەرچی داوا بکەن بۆیان ئامادەیە تیایدا، ئا بەو شێوەیە خودای میهرەبان پاداشتی خوداناس و پارێزکاران دەداتەوە. ئەوانەی کە لەسەر مەرگدا فریشتەکان دێن بۆ لایان لە کاتێکدا گیانی پاک و پیرۆزیان دەکێشن کە دوورە لە بێ باوەڕی و پێیان دەڵێن، سڵاوتان لێبێت، ئیتر ڕزگارتان بوو، ئیتر ناخۆشی نەما، دەبچنە ناو ئەو بەهەشتەوە بەهۆی ئەو کار و کردەوانەوە کە کاتی خۆی دەتانکرد. ئایا خودانەناسان چاوەڕێی چی دەکەن؟ مەگەر هەر چاوەڕێی ئەوە بن کتوپڕ فریشتەی گیانکێشان یەخەیان پێ دەگرێت یان فەرمانی پەروەردگارت دەربچێت بۆ تۆڵەسەندن؟ هەروەها ئەوانەی پێش ئەمانیش هەر ڕەفتاری وا نالەباریان کردووە جاوە نەبێت خودا ستەمی لێکردبن بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان دەکرد سەرنجام هەرچی گوناه و خراپەیەکیان ئەنجام دابوو هاتەوە ڕێیان ئەو هەڕەشە و دۆزەخەی کە گاڵتەیان پێدەکرد یەخەی پێگرتن و دەورەی دان ئەوانەی هاوەڵیان داناوە بۆ خودا دەڵێن، ئەگەر خودا ویستی لەسەر بوایە هیچ شتێکمان لە جیاتی ئەو نەدەپەرست، نە ئێمە و نە باوباپیرانیشمان، هیچ شتێکیشمان لە خۆمان حەرام نەدەکرد بەبێ ئەو، خودا نەناسانی پێش ئەمانیش هەر وایان دەکرد و هەر وایان دەوت، مەگەر ئەرکی سەرشانی پێغەمبەران هەر ئەوە نییە کە ئایینی خودا بە ڕوونی ڕابگەیەنن؟ سوێن بە خودا، بێگومان ئێمە لەناو هەر گەل و نەتەوەیەکدا پێغەمبەرێکمان ڕەوانە کردووە و پێمان ڕاگەیاندووە کە پێیان بڵێت، تەنها خودا بپەرستن، خۆتان دوورە پەرێز بگرن لە هەموو پەرستراوێکی تر. جا هەبوو لەو خەڵکە کە بیر و هۆش و ژیری خۆی خستە کار و بە شوێن ڕاستیدا دەگەڕا، خوداش هیدایەتی دەدا. ئەشیان بوو خۆی شایستەی گومڕایی دەکرد و بەسەریدا دەچەسپا. کەوابوو بگەڕێن بەسەر زەویدا و سەرنج بدەن بزانن چۆن بوو سەرنجامی ئەو کەسانەی بڕوایان بە بەرنامەی ئێمە نەبوو. خۆ گەر تۆ زۆر سوور بیت لەسەر هیدایەت دانی ئەوان ئەوە تۆ ناتوانیت چونکە بەڕاستی خودا ڕێنموویی کەسێک ناکات کە خەڵک گومڕا بکات ئەوانە لە قیامەتدا هیچ جۆرە پشتیوانێکیان نییە. بێباوەڕان سوێندیان دەخوارد و جەختیان لەسەر سوێندەکەیان دەکرد و دەیانوت ئەوەی بمرێت خودا زیندووی ناکاتەوە نەخێر زیندووی دەکاتەوە ئەوە بەڵێنێکی ڕاست و دروستی خدایە و لێی پاشگەز نابێتەوە بەڵام زۆربەی خەڵکی ئەم ڕاستێن نازان و بڕوای پێ ناکەن بێگومان خدا هەمووان زیندوو دەکاتەوە تا بۆیان ڕوون بکاتەوە بۆیان دەربخات ئەوەی ئەوان کێشیان لەسەری هەبوو بڕواان پێی نەبوو هاتە دی تا ئەوانەی کە بێ باوەڕ بوون بێگومان ئەوان درۆزن بوون. بەڕاستی کاتێک زیندوو کردنەوە و بەدی هێنانی هەر شتێکمان بوێت تەنها ئەوەندەی دەوێت پێی بڵێین ببە دەست بەجێ ئەویش دەبێت. ئەو کەسانەی لەبەر خودا و بۆ خودا کۆچیان کرد بۆ پاراستنی ئیمانەکەیان دوای ئەوەی کە ستەمیان لێکرابوو ئەوا هەر لە دونیادا بە چاکی و ڕێزەوە نیشتەجێیان دەکەین، بێگومان پاداشتی ئەو جیهان گەورەتر و فراوانترە بۆیان ئەگەر دەیانزانی. ئەوانەش ئەوانەن کە بە ئارام و خۆگر بوون و پشت بە پەروەردگاریان دەبەستن. ئێمە پێش تۆش جگە لە پیاوانی ڕاستگۆ و چاک و پاک نەبێت کەسی ترمان ڕەوانە نەکردووە و وەحیمان بۆ نەناردووە. ئەگەر هەر بڕوا ناکەن و نایزانن دە ئێوە لە شارەزایان بپرسن، کە ڕەوانەکراوانی ئێمە پیاوانێکی ناسراو بوون لەناو قەومەکانیاندا. ئێمە ئەوانمان ڕەوانە کردووە هاوڕێ لەگەڵ بەڵگە و نیشانە و موعجیزەی زۆر و کتێبی ئاسمانیدا و ئێمە قورئانمان بۆ تۆ دابەزاند تا بۆ خەڵکی ئەوە ڕوون بکەیتەوە کە بۆیان هێنراوەتە خوارەوە بۆ ئەوەی بیرێک بکەنەوە و تێفکرن. جا ئایا ئەوانەی کە چەندەها پیلان و نەخشەی خراپیان کێشاوە دڵنیان لەوەی کە خودا نایانبات بە ناخی زەویدا یاخود لەلایەکەوە سزا و تۆڵەیان بۆ بێت کە هەر هەستی پێ نەکەن یاخود لە کاتی هاتوچۆ و سەرگەرم بوونیان بە کاروبارەوە لەناویان ببات ئەوانیش دەستەوسانکەری خوا نین یاخود پەروەردگار بەتوانایە لە کاتی ترس و ناخۆشی و بیمدا بیان گرێت و لەناویان بەرێت بەڵام مۆڵەت دەدات تاوەکو بەڵکو ڕووبکەنە ئیمان چونکە بەڕاستی پەروەردگارتان بە سۆز و میهرەبانە ئایا ئەوە نەیان ڕوانیوەتە ئەو شتە بێشمارانەی کە خودا دروستی کردووە کە سێبەرەکەی بەلای ڕاست و بەلای چەپیانەوە دەسوڕێتەوە لە کاتێکدا هەمویان ملکەچ و فەرمان بەردارن بۆ پەروەردگار لە حاڵێکیشدا خاوەن سێبەرەکان ملکەچ و زەلیلی ویستی خودایین. هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە سوژدە دەبەن بۆ خودای بەدیهێنەریان. هەروەها هەموو زیندەوەران، فریشتەکانیش بە تایبەت سوژدە دەبەن بۆ خودا و خۆ بە گەورە نازانن لە هیچ فەرمانێکی خودا لانادەن. جگە لەوەش ئەو فریشتانە لە پەروەردگاریان دەترسن کە فەرمان ڕەوایە بەسەریانەوە، هەرچی فەرمانێکیان پێ بدرێت بە چاکی ئەنجامی دەدەن، خودا فەرموویەتی، هەرگیز نەکەن دوو دانە خودا بۆ خۆتان بڕیار بدەن، چونکە ئەو خودایەی کە پێویستە ئێوە بیپەرستن بێگومان خودایەکی تاک و تەنهایە، کەوابوو بیم و ترستان با هەر لە من بێت. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر ئەو زاتە خاوەنیانە، هەمیشە و بەردەوام هەر ئەو زاتەیە کە شایستەی ئەوە بێت ئاین و بەرنامە و فەرمانڕەوایی لەو وەربگیرێت و ملکەچی هەر بۆ ئەو بکرێت، ئایا ڕەوایە بێجگە لە خودا لە کەسی تر بترسن و حسابی بۆ بکەن؟ هەرچی ناز و نیعمەتێکتان هەیە هەمووی بەهرە و بەخششی خودایە پاشان کاتێک ناخۆشی و بەڵایەکتان بۆ پێش هات ئەوە هانە و هاوار و پەنا هەر بۆ لای ئەو دەبەن و هەر لەو زاتە دەپاڕێنەوە لەوە دوا کاتێک بەڵا و ناخۆشی لەسەر لابردن دەست بەجێ دەستەیەک لە ئێوە هاوەڵ و شەریک بۆ پەروەردگاریان بڕیار دەدەن وازیان لێ بهێنە با ناشوکر و سوپاس ناپەزێر بن لە بەرامبەر ئەو هەموو بەخشش و ناز و نیعمەتانەوە کە پێمان بەخشیون با جارێ ڕابوێرن ئینجا لە ئایندەدا دەزانن چیتان بەسەر دێت خودانەناسان هەندێک لەو شتانەی کە ئێمە پێمان بەخشیون دادەنێن و بڕیار دەدەن بۆ ئەوانەی کە نەزان و نەفام و بێدەسەڵاتن کە بتەکانن سوێن بە خودا بێگومان پرسیارتان لێ دەکرێت دەربارەی هەموو ئەو درۆ پڕوپاگەندەیەی کە هەڵتان دەبەست ئەو نەفامانە کچان دەدەنە پاڵ خودا گوایە فریشتەکان کچی خودان پاچی و بێگەردی شایستەیە و زاتەیە هیچ پێویستیەکی بە کچ و کوڕ نییە لە کاتێکدا بۆ خۆیان حەز بەچی دەکەن ئەوە بۆ خۆیان دادەنێن خۆگەر مژدەی بوونی کچ بدرێت بە یەکێک لەو نەفامانە ڕووی گرژ و تاڵ دەبێت و ڕەش دادەگیرسێت و سینەی پڕ دەبێت لە خەم و پەژارە لە داخ و خەفەتی ئەو مژدە ناخۆشە خۆی دەشارێتەوە لە خەڵکی و بەتەنها بیر دەکاتەوە ئایا بیهێڵێتەوە بە زەلیلی و سووچی و بێنرخی یاخود زیندە بەتاڵی بکات و بیخاتە توێی خاکەوە ئاگادار بن ئای کە چەندە خراپە ئەو بڕیارەی کە دەیدەن و چەونەوەی خۆیان زیندە بە چاڵ دەکەن سفەت و ناو نیشانی ناشرین و نزم و خراپ شایستەی ئەوانەیە کە باوەڕ بە قیامەت ناکەن خودای پەروەردگاریش خاوەنی هەموو سیفاتی بەرز و بڵند و پیرۆزە و ئەو زاتە هەر خۆشی باڵا دەست و دانایە. خۆ گەر خودا خەڵکی لەناو ببات و بیان پێچێتەوە بەهۆی ستەمیانەوە ئەوەندە گوناه و تاوان زۆرە زیندەوەر لەسەر زەویدا نایەڵێت یەعنی هەر زەوی خاپور دەکات بە هەموو گیانلەبەرانەوە، بەڵام ئەو خودایە ئارامی و خۆگریی بێ سنوورە، لەبەرئەوە تا کاتێکی دیاریکراو مۆڵەتی ئەو خەڵکە دەدات و دوایان دەخات، جا کاتێک کاتە دیاریکراوەکەیان هات، نە تاوێک دوادەکەون، نە تاوێک پێشیش دەکەون، بەڵکو لە چرکەی دیاریکراوی خۆیدا لەناودەبرێن. خودا نەناسان ئەوەی بۆ خۆیان پێیان خۆش نییە و نایانەوێت بۆ خودای بڕیار دەدەن گوایە فریشتەکان کچن و کچی خوداشن و لە کاتێکدا زمانیان باس و خواسی درۆ دەکات کە بێگومان بەنیازن لەو دنیاش بەهشت و خۆشی بۆ ئەوان بێت شتێکی ڕاستە و گومانی تێدانە ئاگری دۆزەخ بۆ ئەوانە و بەڕاستی بە پەلە فڕێ دەدرێنە ناوی و فەرامۆش دەکرێن سوێن بە خودا پێش تۆ بۆ گەل و قەومەکانی تریش پێغەمبەرانمان ڕەوانە کردووە، بەڵام شەیتان کار و کردەوەی نادروست و هەڵەیانی بۆ ڕازاندوونەتەوە، ئەمڕۆ لە دونیادا هەر ئەو پشتیوانیانە و سزای بەئێش بۆ ئەو جۆرە قەوم و کەسە نالەبار و ناحاڵیانە ئامادە کراوە. ئێمە ئەم قورئانەمان دانەبەزاندووەتە سەر تۆ تەنها بۆ ئەوە نەبێت کە هەرچی ئەو خەڵکە کێشەی لەسەر هەیە لە بابەتەکانی دنیا و دین بۆیان ڕوون بکەینەوە و بیکەینە هۆی هیدایەت و ڕەحمەتیش بۆ ئەو کەسانەی کە ئیمان و باوەڕ دەهێنن. هەر خودا بارانی لە ئاسمانەوە باراندووە و زەوی پێ زیندوو کردۆتەوە دوای ئەوەی کە مردبوو. بەڕاستی ئا لەو دیاردەیەدا نیشانە و بەڵگەی تەواو هەیە بۆ کەسانێک کە گوێ بۆ ڕاستی دەگرن. بەڕاستی لە بوونی ماڵات و زیندەوەرانی جۆراوجۆردا پەند و ئامۆژگاری هەیە بۆتان و جێگەی سەرنج و تێڕامانە لە نێوان ئەو شتانەی کە لە سکیاندا هەیە لە گژوگیای هەرسکراو و خوێندا شیرێکی پاک و بێگەرد و خۆش و بەتام و گەوارا بەرهەم دهێنین بۆ ئەوانەی دەیخۆنەوە. لە بەروبوومەکانی دارخورما و ڕەزی ترێکانیش هەندێ جار شتی سەرخۆشکەر دروست دەکەن، گەلێ جاریش بەرهەمی چاک و بەسوود وەکوو دۆشاو و مێوژ و شەربەت تا دوایی. بەڕاستی ئا لەوەشدا بەڵگە و نیشانەی ئاشکرا هەیە بۆ کەسانێک عەقڵ و ژیری خۆیان دەخەنە کار تا بیر بکەنەوە چۆن لەم دار و درەختە ڕەق و تەقانە ئەم بەرهەمانە دروست دەبێت، چ کارخانەیەک لە ناوچی خورما و ترێ و میوە جۆراوجۆرەکاندا حەشار دراوە تا لە بارودۆخی خۆیدا بکەوێتە کار و خزمەت بە ئادەمیزاد بکات؟ پەروەردگاری تۆ ئەی ئینسان، نیگا و ئیلهامی کردووە بۆ هەنگ کە جێگە بۆ خۆی ساز بکات لە کون و کەلێنی چیاکاندا، هەروەها لە کەلەبەری درەختەکان و لەو شوێنانەش کە ئادەمیزاد بۆی ئامادە دەکات. لەوە دوا فێرمان کردووە کە لە هەموو بەروبووم و شیلەی گوڵان و شتی بەسوود بخوات و پێمان ڕاگەیاندووە ئەو نەخشانەی کە پەروەردگارت بۆی کێشاویت بە ملکەچییەوە ئەنجامی بدە لە دروستکردنی شانە و مژینی شیلە و دروستکردنی هەنجوین و پورەدان بە دەوری شاژندا و بەخێوکردنی گەراکان تا دوایی جا لە ناو سکی ئەو هەنگانەوە شلەیەکی ڕەنگ جیاواز دێتە دەرەوە کە شیفای تێدایە بۆ زۆر نەخۆشی خەڵکی سەرەڕای تامی شیرن و خۆشی بەڕاستی ئا لەمەشدا بەڵگە و نیشانەی بەهێز هەیە بۆ کەسانێک بیر بکەنەوە سەرنج بدەن لە هەنگ و شانەکانی لە فڕین و هاتوچۆی لە هەنجوین و تام و بۆن و ڕەنجی لە هەتا دوایی خەڵچینە، بەڕاستی هەر خودا دروستی کردوون و پاشان هەر ئەویش دەتان مرێنێت، هەتانە تەمەنی درێژ دەبێت و دەبرێتەوە بۆ لاوازترین تەمەن کە نەفتی و کەفتەکاری، تاوەکو دەگاتە ڕاددەیەک کە دوای ئەو هەموو زانست و زانیاری و تێگەیشتنەی کە هەیبوو هەموو شتێکی لەبیر دەچێتەوە و هیچ نازانێت، بەڕاستی هەر خودا زانا و بەدەسەڵاتە. خودا لە بەخشینی ڕزق و ڕۆزیدا بەشی هەندێکتانی زۆرتر داوە لە هەندێکی ترتان بۆ تاقیکردنەوەتان جا ئەوانەی کە ڕزق و ڕۆزی زیاتریان پێدراوە ئامادەنین کە بەندەکانیان و بەردەستەکانیان بهێنە ڕیزی خۆیان و بیان کەنە شەریک لە خان و بەرە و ماڵ و سامانیاندا ئینجا ئەوانیش یەکسان بن تێیدا ئێوە لە ژیانی دنیای خۆتاندا کاریواناکەن و بەڕەوای نازانن ئیتر چۆن بۆ خدای گەورە بەڕەوای دەزانن کە بەندەکانی ببنە شەریکی و یاسادانەر جا ئایا ئەوانە ئینکاری ناز و نیعمەتەکانی خدا دەکەن خودا هەر لە خۆتان هاوسەرانی بۆ فەراهەم هێناون هەر لە ڕێگەی هاوسەرانتانەوە کوڕ و کوڕەزای پێ بەخشیون و لە هەموو ڕزق و ڕۆزیەکی چاک و پاک و بەسوود بەهرەوەری کردوون لەگەڵ ئەو ڕاستیانەدا ئایا ئەوانە هەر بڕوا بە شتی پوچ و ناحەقی دەکەن و لە بەرامبەر ناز و نیعمەتەکانی خوداوە ئەوانە هەر ناشکر و سوپاس ناپەزێری و بێباوەڕ دەبن ئەو خەڵکە سەرگەردانە شتێک دەپەرستن لە جیاتی خودا کە هیچ جۆرە ڕزق و ڕۆزیەکی ئەوانی بەدەست نییە لە ئاسمانەکان و زەویدا ناشتوانن هیچ بەدەست بن کەوابوو ئێوە ئەی خودا نەناسان نمونە مەهێننەوە بۆ خودا و بەراوردی هەڵە مەکەن دانوت، پیاوانی پاشا خزمەتکاریان هەیە، پیاوانی پاشاش خزمەتکاری پاشان، چونکە خودا خۆی هەموو شتێک چاک دەزانێت، بەڵام ئێوە نەزان و نەفامن. خودا نموونەی هێناوەتەوە بە کەسێکی بەندە کە بێ دەسەڵاتە و هیچ شتێکی نییە لە بەرامبەر ئەو کەسەدا کە لە ڕزق و ڕۆزی چاک و زۆر بەهرەوەرمان کردووە، بە ئارەزووی خۆی لێی دەبەخشێت بە نهێنی و ئاشکرا، ئایا ئەو دوو کەسە وەک یەکن؟ سوپاس و ستایش بۆ خودا کە پەروەردگارێکی کاربەجێیە، بەڵام زۆربەی ئەو خەڵکە نازانن و لەم ڕاستیانە سەریان دەرناچێت چونکە تەنها دونیا دەبینن. هەروەها خودا نمونەی هێناوەتەوە بە دوو پیاو کە یەکێکیان لاڵ بێت و هیچی بۆ نەوترێت و هیچی بۆ نەکرێت و بوبێتە بار بەسەر هاوەڵ و کەسوکاریەوە، بۆ هەرچی و بۆ هەرکوێ ڕەوانە بکرێت خێر ناداتەوە ئایا ئەو کەسە وەکو ئەو کەسە وایە کە بەو پەڕی ئازادیەوە فەرمان بەدات و دادپەروەری بدات و ڕێبازی ڕاست و دروست دەگرێتە بەر هەرچی نهێنی و شاراوە هەیە لە ئاسمانەکان و زەویدا هەر بۆ خدایە و بەرپابوونی قیامەت پێش نایەت وەک چاوتر و کاندنێک نەبێت یا کەمتر لەوەش بەڕاستی خدا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە خودا ئێوەی لە سکی دایکتان دەرهێناوە بێ ئەوەی هیچ شتێک بزانن، ئینجا دەزگای بیستن و بینین و تێگەیشتنی بۆ دابین کردوون بۆ ئەوەی سوپاسگوزاری بکەن. ئایا باڵندەکانیان نەبینیوە و سەرنجیان نەداون چۆن لە هەوای ئاسماندا بارهێنراون بۆ فڕین؟ کێ دەتوانێت ڕایان بگرێت بە ئاسمانەوە جگە لە خودای گەورە؟ هەوا چڕیەکەی زۆر کەمە، کەچی ئەم هەموو جۆرە باڵە فڕە تیایدا بەسەربەستی دەفڕێت، بێگومان ئەم ڕەحمەتە ی خودا هەموو فڕۆکە و باڵەفڕێکی دەستکردی ئادەمیزادیشی گرتۆتەوە کە لە بنەڕەتدا دەستکاری خودای باڵا دەستن بەڕاستی ئا لەوەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک باوەڕ دەهێنن. هەر خودایە کە هەموو شتێکی بۆ ڕەخساندوون تا ماڵ و خانووبەرە بۆ خۆتان دروست بکەن ماڵەکانتانی بۆ کردوون بەهۆی ئارامگرتن و حەوانەوە و لە پێست و مووی ماڵاتیش دەتوانن شوێن و جێگە بۆ خۆتان بسازێنن پاشان بە ئاسانی بیگوێزنەوە لە کاتی کۆچتاندا، بە ئاسانی هەڵی بدەن لە کاتی نیشتەجێبوونتاندا و لە خوری و کوڵک و مووەکەی دەتوانن کەلوپەل و شتومەک بۆ خۆتان دروست بکەن و تا ماوەیەک سوودیان لێ وەربگرن. خودا لەو شتانەی کە دروستی کردووە سێبەری بۆ ئێوە ڕەخساندووە، لە کێوەکانیشدا کون و کەلێن و ئەشکەوتی سازاندووە و پۆشاکی بۆتان بەدیهێناوە تا لە گەرما و سەرما بتانپارێزێت، هەروەها جۆرەها پۆشاکی تری بۆ بەدیهێناون بۆ پاراستنی گیانتان لە کاتی جەنگ و شەڕ و شۆڕدا، وەکو زرێ و شتومەکی تر، ئا بەو شێوەیە پەروەردگارتان ناز و نیعمەتی خۆیتان بەتەواوی بەسەردا دەڕژێنێت بۆ ئەوەی ملکەچ و فەرمانبەردار بن. لەگەڵ ئەم هەموو بەڵگە و ناز و نیعمەتانەدا ئەگەر ئەوانە هەر پشتیان هەڵبکەن و ڕوو وەربگێڕن ئەوە خەمت نەبێت هەر خۆیان زەرەر دەکەن چونکە بەڕاستی ئەرکی سەرشانی تۆ ئەوەیە کە بە جوانی و تێر و تەواوی بانگەوازەکە بگەیەنیت بێ سەلیقە و نەفامان ناز و نیعمەتەکانی خدا دەناسن و بەهرەی لێ دەبەن پاشان ئینکاری دەکەن و قەدری نازانن بەدنمەک و سپڵن زۆربەیان بێدین و بێباوەڕن ڕۆژێک دێت لە هەر گەل و نەتەوەیەکدا پێغەمبەرێک بۆ شایەتی دەهێنینە مەیدان، لەوە دوا بە هیچ جۆرێک مۆڵەت بەوانە نادرێت کە بێ باوەڕ بوون و پاکانەیان لێ وەرناگیرێت. کاتێک ستەمکاران سزای سەختی دۆزەخ دەبینن داوای سووککردنی دەکەن، ئەوە سووک ناکرێت لەسەریان، هیچ جۆرە مۆڵەتێکیشیان نادرێت. لەناو دۆزەخدا کاتێکیش ئەوانەی کە هاوەڵیان داناوە بتەکان و ئەو کەس و شتانە دەبینن کە جاران دەیان پەرست ئەوە دەڵێن پەروەردگارە ئا ئەوانە ئەو شتانن کە لە جیاتی تۆ هانا و هاوارمان بۆ دەبردن لە جیاتی تۆ ئەوانیش قسەکە دەدەنەوە بەسەریاندا و دەڵێن بەڕاستی ئێوە درۆ دەکەن و ڕاست ناکەن ئەو ڕۆژە هەموویان خۆیان تەسلیمی خودا کرد بە ملکەچی و زەلیلی هەرچیش هەڵیان دەبەست و ئومێدیان پێی بوو لێیان بزر بوو ئیتر بۆ هەمیشە هەناسە سارد و ڕیسوان ئەوانەی کە بێ باوەڕ بوون و بەربەستیان دەخستە سەر ڕێبازی خودا و کۆسپیان دادەنا لە بەردەم ئاینی خودا سزامان لەسەر یەک بۆ کەڵەکە کردن بەهۆی ئەوەوە کە زۆر هەوڵ و کۆششیان دەدا بۆ بڵاوکردنەوەی فەساد و تاوان و خراپە لەناو خەڵکیدا. ڕۆژێک دێت لە هەموو ئوممەتێکدا شایەتێک دەنێرین لە خۆیان بۆ سەریان، تۆشمان هێناوە ئەی محەممەد کە شایەت بیت لەسەر ئەو خەڵکە، قورئانیشمان بۆ تۆ دابەزاندووە، ڕوونکەرەوەی هەموو شتێکە، هیدایەتبەخش و ڕەحمەتە و مزگێنیشە بۆ موسڵمانان. بەڕاستی خودا فەرمان دەدات بە دادپەروەری و چاکەکاری و یارمەتیدان و بەخشندەیی بە خزمان و قەدەغە لە گوناه و تاوان و دەستدرێژی دەکات بۆ سەر ماڵ و نەفس و ناموس و ئامۆژگاریتان دەکات بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێفکرن و هەر چاکە بکەن. بە وەفا و بە ئەمەک بن بۆ ئەنجامدانی پەیمانی خودا، کاتێک بڕیاری دەدەن و سوێند و پەیمان و بەڵێنتان هەڵمەوەشێننەوە دوای ئەوەی کە دووپات کرابۆوە و تەئکیدی لەسەر کرابوو، لە کاتێکدا کە ئێوە خوداتان کردۆتە کەفیل و زامن بەسەر خۆتانەوە، بێگومان خودا دەزانێت بەو کار و کردەوانەی کە دەیکەن. کاتێک بەڵێن و پەیمانێک دەدەن ئەمەکو وەفاتان هەبێت بۆ ئەنجامدانی وەکو ئەو ئافرەتە مەبن کە ڕیسەکەی دەکردەوە بە خوری دوای ڕستن و تۆکمەکردنی هەڵیدەوەشاندەوە لە کاتێکدا ئێوەش بەڵێن و سوێند و پەیمانتان بکەنە هۆی فێڵ و تەڵەکە لە نێوانتاندا نەوەکو دەستە و کۆمەڵێکی ژمارە زۆر و دەسەڵاتدار پەلاماری دەستەیەکی تری کەم دەسەڵات و لاواز بدات بێگومان خدا بەو جۆرە شتانە تاقیتان دەکاتەوە سوێند بە خودا هەموو ئەو شتانەتان بۆ ڕوون دەکاتەوە کە جیاوازی و کێشەتان تێدا هەبوو. خۆ گەر خودا بیویستایە دەیکردن بە یەک ئوممەت، بەڵکو ڕێزی بۆ داناون و مۆڵەتی داون و سەربەستی کردوون. بەڵام ئەوەی خودا بیەوێت گومڕای دەکات و ئەوەی بیەوێت ڕێنموویی دەکات، ئەڵبەتە ویستی خودا دژایەتی ویستی ئادەمیزاد ناکات، ئەوەی بیەوێت ڕێبازی هیدایەت بگرێت ڕێنموویی دەکات، ئەوەشی ڕێبازی گومڕایی بگرێتە بەر مۆڵەتی دەدات و زۆری لێ ناکات، بێگومان پرسیارتان لێ دەکرێت دەربارەی ئەو کار و کردەوانەی کە ئەنجامتان دەدا. نەکەن پەیمان و سوێندەکانتان بکەنە هۆی پیلانگێڕان و فێڵ و تەڵەکە لە نێوانتاندا، ئەو بڕیار و پەیمانانە هەڵنەوەشێت تا پێ هەڵنەخلیسکێت دوای ئەوەی کە قایم وەستابوو، تاڵاوی ناخۆش نەچێژن کاتێک بەهۆی ئەو کارەتانەوە بەربەست دەخەنە بەردەم ڕێبازی خودا ئەگەر وا بکەن ئەو کاتە سزایەکی گەورەتان بۆ هەیە پەیمانی خودا مەشچێن و بە هەڵوەشانەوەی بە نرخێکی کەم مەیگۆڕن ئەو نرخە هەرچەند بێ هەر کەمە چونکە بێگومان ئەو بەشەی لای خدایە لە بەهشدا هەر ئەوە چاکترە بۆتان ئەگەر بزان و تێبگەن ئەوەی لای ئێوەیە و بە ئێوە بەخشراوە تەواو دەبێت، بەڵام ئەوەی لای خودایە و لە پێناوی ئەودا دەیبەخشن هەر دەمێنێتەوە، کە پاداشتی بەهەشتی بەرین و نەبڕاوەیە، سوێن بە خودا، بێگومان پاداشتی ئەوانەی کە خۆگر و ئارامگر بوون بە جوانتر دەدەینەوە لەوەی کە ئەوان دەیانکرد. ئەوەی کار و کردەوەی چاکەی کردبێت پیاو بێت یا ئافرەت لەکاتێکدا بڕوادار بێت سوێن بەخودا بە ژیانێکی کامەران و ئاسودە لە دونیادا دەیژێنین لە قیامەتیشدا پاداشتیان بە جوانتر دەدەینەوە لەوەی کە ئەوان دەیان کرد ئینجا کاتێ قورئانت خوێند و دەورت کردەوە ئەوە پەنا بگرە بەخودا لە شەیتانی نەفرین لێکراو. بێگومان شەیتان دەسەڵاتی نییە بەسەر ئەوانەدا کە باوەڕیان هێناوە و پشت بە پەروەردگاریان دەبەستن. بەڕاستی تەنها دەسەڵاتی بەسەر ئەوانەدا هەیە کە پشتیان پێبەستووە و ملکەچ و فەرمانبەرداری ئەو دەبن، هەروەها ئەوانەشی کە هاوەڵگەرن بۆ پەروەردگار. کاتێکیش ئایەتێک دەخەینە جێی ئایەتێکی تر بۆ ئەوەی پلە بە پلە شتێک حەرام بکەین یان دیاردەیەکی نەفامی لابەرین، خوداش خۆی دەزانێت چی دادەبەزێنێت و چ فەرمانێک دەدات، ئەو نەفامانە دەڵێن، ئەی محەممەد، بێگومان تۆ هەر لە خۆتەوە شت هەڵدەبەستیت، نەخێر وانییە، ئەو لە خۆیەوە شت ناڵێت، بەڵکو زۆربەی ئەو نەفامانە تێناگەن و نازانن. ئەی محەممەد، پێیان بڵێ، ڕۆح القودس، جبرائیل، ئەم قورئانەی لەلایەن پەروەردگارتەوە بە حەق و ڕاستی دابەزاندووە، بۆ ئەوەی ئەوانەی باوەڕیان هێناوە دامەزراو و پایەدار بکات و ڕێنموویی و مژدەشە بۆ موسڵمانان. سوێند بە خودا، ئێمە بەڕاستی دەزانین بێباوەڕان دەڵێن، ئەم قورئانە تەنها کەسێک فێری دەکات، بە مەرجێک زمانی ئەو کەسەی ئەوان دەڵێن قورئان فێری محەممەد دەکات عەجەمییە و عەرەبی نییە و ڕەوان نییە، لەگەڵ ئەوەدا ئەم قورئانە بە زمانی عەرەبی پاراو و ڕوون و ئاشکرا داڕێژراوە. بەڕاستی ئەوانەی کە بڕوایان بە ئایەتەکانی خودا نییە، خودای گەورە هیدایەت و ڕێنموویان ناکات، بەڵکو سزای بەئێشی بۆ ئامادەکردوون. بێگومان هەر ئەوانە درۆ هەڵدەبەستن کە باوەڕیان بە ئایەتەکانی خودا نییە، هەر ئەوانیش درۆزنن و درۆیان کردۆتە پیشە. ئەوەی پاشگەز بێتەوە لە خوداناسی دوای باوەڕهێنانی، جگە لەوانەی کە ناچار دەکرێن وشەی کوفر بێت بەسەر زاریاندا لە کاتێکدا دڵیان پڕە لە ئیمان، بەڵام ئەو کەسەی دڵی بە کوفر و بێدینی خۆش کردبێت ئەوانە خەشم و قینی خودایان لەسەرە و سزای گەورە و سەخت و دژواریان بۆ هەیە ئەو خەشم و قینەش لەبەرەوەیە چونکە بەڕاستی ئەوانە ژیانی دنیایان خۆشویستووە تا ژیانی دوا ڕۆژ بێگومان خدا هیدایەتی قەوم و کەسانی بێباوەڕ و خدا نەناس نادات ئەو جۆرە کەسانە ئەوانەن کە خودا مۆری ناوە بەسەر دڵ و دەروون و دەزگای بیستن و بینینیاندا و ئەوانە غافڵ و بێئاگان لە حەقیقەت و ڕاستیەکان. شتێکی ڕاستە و گومانی تێدانە ئەوان لە ڕۆژی قیامەتدا خەسارەتمەند و ڕیسوا و زەرەرمەندن پاشان بێگومان ئەی محەممەد پەروەردگاری تۆ بە نیسبەتی ئەوانەوە کە کۆچیان کرد دوای ئەوەی ئازار و ئەشکەنجە دران لەوە دوا جیهاد و کۆشش خۆگریان بەردەوام بوو بەڕاستی پەروەردگارت دوای ئەو پێشهاتانە زۆر لێ خۆش بوو مێهرەبانە بەرامبەر ئەو ئیماندارانە ڕۆژێک دێت کە هەموو کەس خەمی خۆیەتی بەرگری لە خۆی دەکات پاکانە بۆ خۆی دەکات گوێ بە کەسی تر نادات ئەو ڕۆژە هەر کەس پاداشتی کردەوەکانی دەدرێتەوە و ئەو خەڵکە ستەمیان لێ ناکرێت. خودا نموونەی هێناوەتەوە بە دانیشتوانی شارێک کە ژیانیان بە هێمنی و ئاسوودەیی دەبردە سەر، لە هەموو لایەکەوە ڕزق و ڕۆزی جۆراوجۆریان بۆ دەهات، بەڵام لە جیاتی سوپاسگوزاری، ناشوکر و قەدرنەزانی ناز و نیعمەتەکانی خودا بوون. ئینجا خودای گەورە پۆشاچی برسێتی و ترسی کردە کاڵای باڵایان و تاڵاوی نەداری و ترسی پێچەشتن لە سەرەنجامی ئەو ئیش و کارە ناپوخت و ناڕێکانەدا کە دەیان کردە پیشەی خۆیان سوێن بە خودا بەڕاستی ئەوانە پێغەمبەرێکیان هەر لە خۆیان بۆ هات کەچی بە درۆیان زانی و بڕوایان پێ نەکرد ئەوسا سزای سەختی خودایی گرتنی و لە ناوی بردن لە کاتێکدا ئەوان ستەمکار بوون. جا ئێوە ئەی ئیمانداران بخۆن لەو ڕزق و ڕۆزیەی حەڵاڵ و پاکەی کە خودا پێی بەخشیون، هەمیشە شوکر و سوپاسی ناز و نیعمەتی خودا بکەن، ئەگەر ئێوە تەنها ئەو زاتە دەپەرستن. خودای پەروەردگار تەنها مردارەوە بوو، خوێن و گۆشتی بەراز و ئەو ماڵاتانەی کە ناوی غەیری خودایان لە کاتی سەربڕیندا لەسەر هێنراوە حەرامی کردووە لێتان، جا گەر کەسێک پێویستی ناچاری کرد بە خواردنیان بێ زیادەڕەوی و لە سنوور دەرچوون، ئەوە بەڕاستی خودا زۆر لێخۆشبوو بە بەزەی و دلۆڤانە. نەکەن بە قاڵەی دەم و زمانتان بڵێن ئەمە حەڵاڵە و ئەمە حەرامە، بۆ ئەوەی درۆ بە ناوی خودا و ئایینی خوداوە هەڵبستن، دیاریکردنی حەڵاڵ و حەرام بە دەست ئێوە نییە، چونکە بەڕاستی ئەوانەی درۆ بۆ خودا و ئایینی خودا هەڵدەبستن سەرفراز و سەرکەوتوو نابن. ئەوانە لە دونیادا کەمێک ڕادەبوێرن، بەڵام لە قیامەتدا سزای بە ئێش و ئازاریان بۆ ئامادەیە. لەسەر ئەوانەشی کە بوونەتە جوو، هەموو ئەو شتانەمان لەسەر حەرام کردوون کە پێشتر بۆ تۆمان باس کردووە، جا وەنەبێت ئێمە ستەممان لێ کردبن، بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان دەکرد. پاشان بەڕاستی پەروەردگاری تۆ بۆ کەسانێک کە گوناه و تاوانیان ئەنجام داوە بە نەفامی لەوە و دوا پەشیمان بوونەتەوە و تەوبەیان کردووە و چاکسازیان ئەنجام داوە بێگومان پەروەردگاری تۆ دوای ئەو تەوبە و چاکەکاریە زۆر لێ خۆش بوو مێهرەبانە. بەڕاستی ئیبڕاهیم هەر خۆی ئۆممەتێک بوو، هەر خۆی پێشەوایەک بوو، ملکەچ و فەرمانبەرداری خودا بوو، لە هەموو بیروباوەڕێکی چەوت بەدوور بوو، لە موشریک و هاوەڵگەرانیش نەبوو، هەروەها زۆر سوپاسگوزاری خودا بوو لە بەرامبەر ناز و نیعمەتی بێ شوماری پەروەردگاریەوە، ئەویش هەڵیبژارد و ڕێنمووی کرد بۆ ڕێبازی ڕاست و درووست. ئێمە هەر لە دونیادا چاکەمان پێ بەخشی و پاداشتی چاکەمان دایەوە بە بەخشینی هاوسەری پاک و نەوەی خوداناس، بەڕاستی ئەو لە جیهانی داهاتوودا لە ڕیزی چاکاندایە کە ڕێزدار و بەختەوەر و کامەرانن. لەوە دوا دوای چەندەها سەدە وەحی و نیگامان بۆ تۆ ئەی محەممەد نارد کە شوێنی ئایین و بەرنامەی ئیبراهیم بکەویت کە بەدوور بووە لە هەموو بیروباوەڕێکی چەوت، ئەو لە دەستەی موشریک و هاوەڵگەران نەبووە. بەڕاستی قەدەغەکردنی کاروباری دنیایی لە ڕۆژانی شەمواندا تەنها لەسەر ئەوانە بڕیاردرا کە کێشەیان هەبوو تێیدا، بێگومان پەروەردگاری تۆ فەرمانڕەوایی دەکات لە نێوانیاندا لە ڕۆژی قیامەتدا لەسەر ئەو شتانەی کە ئەوان کێشە و جیاوازییان تێدا دەکرد. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بانگەواز بکە بۆ لای بەرنامە و ڕێبازی پەروەردگارت بە حیکمەت و دانایی بۆ هەندێک و ئامۆژگاری جوان و بەجێ بۆ هەندێکی تر و گفتوگۆ و مجادەلە بە جوانترین شێوە لەگەڵ هەندێکی تردا بەتایبەتی خاوەن کتێبەکان چونکە بەڕاستی پەروەردگارت هەر خۆی زانایە کە کێ گومڕایە هەروەها هەر خۆشی زانایە بە هیدایەت وەرگران. ئەگەر ویستتان تۆڵە بکەنەوە دەبێت هەر بە قەدەر ئەو ستەمەی کە لێتان کراوە تۆڵە بکەنەوە، خۆ گەر ئارام و خۆگر بن ئەوە چاکترە بۆ ئارامگر و خۆگران. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، خۆگر و ئارامگر بە و خۆگری و ئارامگریەکەشت تەنها بە کۆمەکی و یارمەتی خودا دەبێت بە کەسی تر ناکرێت، خەفەتیش مەخۆ لە خودا نەناسان کە باوەڕ ناهێنن و دڵ تەنگ مەبە لە بەرامبەر ئەو پیلان و نەخشانەی کە دوژمنان دەیگێڕن، چونکە بەڕاستی خودا لەگەڵ ئەو کەسانەدایە کە خۆیان پاراستووە لە گوناه و هەروەها ئەوانەشی کە چاکەکار و چاکەخوازن.